کە دووڕووەکان دێنە لات ئەڵێن ئێمە شایەتی ئەدەین تۆ پێغەمبەری خوای و خوایش ئەزانێ بەڕاستی تۆ پێغەمبەری ئەوی و خوا شایەتیش ئەدا کەوا دووڕووەکان درۆ ئەکەن کە ئەڵێن شایەتی ئەدەین چونکە شایەتی پێویستە دڵ و زوبانی تیا هاوجووت و موافیقی یەک بن و دووڕووەکانیش دڵ و زوبانیان یەک نین قاتلهم اللە انا یوفکون. کە ئەیان بینی لەش و لاریانت زۆر لا جوانە و ئەتخاتە سەر سوڕمان کە قسەیش ئەکەن قسەیان ئەبیسی و گوێی بۆ شل ئەکەی چونکە زمان لوس و قسە خۆشن لەبەرئەوە کە هیچیان پێ نیە و بۆشن ئەڵێی تەختەن پاڵدراونەتەوە ئەوەندە بەدگومان و لەخۆ بەشکن هەر هاوارێ لە مەدینەوە بکرێ وائەزانن بۆ سەر ئەوانە چونکە موسڵمانان بە دوژمنی خۆیان ئەزانن ئەوانن دوژمن چونکە بە دیمەن لە گەڵتانن و لە ڕاستیدا دژتانن کەواتە خۆتیان لێ بپارێزە خوا بیانکوژێ چۆن لە ڕێی حەق و ڕاست لا ئەدرێن کە پێیان بوترێ وەرن با پێغەمبەر داوای لێخۆشبوونتان بۆ بکا لە خوا، سەر هەڵەسوڕێنن بەم لا و بەو لادا و ئەیان بینی مەنعی خۆیان ئەکەن لە هاتن بۆ لات و خۆیان لەوە بەزلتر ئەزانن کە پێغەمبەر داوای لێخۆشبوونیان بۆ بکا لە خوا و فیزیان نایەبێن. ئەوانە ئەوانەن بە یارمەتیدەرە مەدینەییەکان ئەڵێن، پارە و دارایی خۆتان خەرج مەکەن لەسەر ئەو موسڵمانە مەککەییە کۆچ کردووە هەژارانەی لای پێغەمبەرن و بە دەوروبەریان، با لە برسانا بڵاوەی لێ بکەن و بەجێی بهێڵن. هەموو گەنجینەکانی ئاسمانەکان و زەوی هی خوان، بەڵام دووڕووەکان نەفامن و تێناگەن. لەو ڕۆزی داومان نەتێ و کردوومانە بە ڕۆزی بۆتان خەرج بکەن بۆ پاشەکەوتی ئەو دونیا بەر لەوەی نیشانەی مردنی یەکێکتان دەرکەوێ و ئەو کاتە بڵێ خوایە بۆچی ئاکامم دوا ناخەی بۆ ماوەیەکی نزیک تا لەم فرسەتەدا خێر و حەسەنات بکەم و یەکێ بم لە پیاوچاکان.